والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ئیماندارانی بەڕێز و خۆشەویست میوانانی ماڵی خوای پەروەردگار سەلام و ڕەحمەتی خوای گەورە لەم کاتە پیرۆزەدا لەم ڕۆژی مبارەکی جمعەدا بەسەر ئێمە و هەموو ئەهلی قیبلەدا بڕژێ ئینشا ئەڵڵا خوای پەروەردگار ڕەحمەتی خۆتمان بەسەرا بڕێژی لە گوناهەکانمان خۆش بی دەرەجەی قیامەتمان بەرزکەی عاقبەت خێرمان کەی خوای پەروەردگار لەم ساتە موبارەکاندا لێت دەپاڕێینەوە شیفای نەخۆشەکان بدەی خوایە بارانی پەڵەی بە ڕەحمەتمان بۆ بنێری ئامین والحمد لله یا ربی خوای پەروەردگار ئەم وتارانە پێشکەش دەکەین ببێتە ڕووناکی بۆ دڵ و دەروونی خۆمان و مایەی هیدایەت بۆ ئەو کەسانەی کە بە هەڵە لەم قورئانە حاڵی بوون و خوای ڕێنمای بێ بۆ ئەوانیش خۆشەویستان وتاری جومعەی ڕابردوو لە وەڵامی حەملەیەکی ئیعلامی ناو کوردستانی خۆماندا بە تایبەت و بە جیهانیش بە گشتی باسی ئەوەمان کرد کە ئەم قورئانە ناحەزانی نەیارانی بەردەوام لە هەوڵی ئەوەدان کە ڕەگ و ڕیشاڵی دەربێنن کە ئەوەیان بۆ نەکرا هەوڵی گومان خستنە ناویەوە دەدەن گومان بخەنە دڵی تۆی ئیماندارەوە جا ئەم بەرنامەیە گەلێک کۆنە با بچینە خزمەت قورئان بزانین قورئان چیمان لەو بارەیەوە بۆ باس دەکا وتاری ئەمڕۆ تەکمیلەی وتاری جومعەی ڕابردووە بە پشتیوانی خوای تاک و تەنها هەندێکی تر لەو بابەتە ڕوون دەکەینەوە خوای گەورە لە قورئانی پیرۆزدا باسی ئەو کاتەمان بۆ دەکا کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم وا قورئان ئەو کەلامە جوانە ئاسمانیە کە دەستی مرۆڤ و وشەی مرۆڤی تێدا نییە بۆ ئەو خەڵکە دەخوێنێتەوە لە شاری مەککەدا کافرەکان سەریان سوڕماوە ئەگەر بێت و ئەم قورئانە جێگیر بکرێ ئەوان پلە و پایەکانیان لەدەست دەدەن کۆیلایەتی نامێنێ خزمەتکاری نامێنێ کەسێک لە ئاسمان نابێ و کەسێ لە ناخی زەوی شاجێی نەبێتەوە کەسێ لە برسان سکی ناهێشێ و کەسێ لە تێریان ناڕشێتەوە فقد جاءوا ظلما وزورا قورئان دەفەرمێ بەڕاستی ئەوانە ستەمکارن بەڕاستی ئەوانە بێ ئینسافن بەڕاستی ئەوانە بێ ویژدانن وە دەشیان گوت ئەم قورئانە ئەم قورئانە کەلامی خوا نییە ئەمە ئەساتیری ئەوەلینە لە پێشینانەوە چیرۆکی باب و باپیرانە و محەممەد هەندە دەستکاری کردووە و بەیانیان و ئێواران خەڵکێک بۆی دەخوێنێتەوەەوە و ئەمیش دای دەڕێژێتەوە بەڵام خوا لە وڵامیاندا چی جوابدانەوە ئەوە وڵامی ئێمەیە بۆ هەموو ئەو کەسانی کە ڕۆژێ لە ڕۆژان بەرامبەر بە قورآن انه کان غفورا رحیما ئەو پەروەردگارە بەردەوام لێخۆشبوو میهرەبانە بۆ ئیمانداران جا سەماشاکە خوا باسی وشەی نهێنی دەکا ئەفەرمێ ئەو نهێنیانەی لە ئاسمانەکان و زەویدا هەیە و مرۆڤ پەی پێنەبردووە لەو قورئانەدا بۆ ئێوەم تۆمار کردووە وە هەر کەسێکیش باسی قورئان و ئیعجازی قورئان و ڕووناکیەکانی قورئان بکاوە دڵی خەڵکی پێ ڕووناک بکاتەوە خوا لێی خۆش دەبێ و خوا ڕەحمی پێ دەکا وەڵڵاهی هەدەفی ئێمە بەس ئەوەیە خوایە تۆ لێمان خۆش بی لە ڕابردوومان خوایە ڕەحممان پێ بکەی بۆ ژیانی داهاتوومان ئەینا ئێمە وەکو مینبەری مزگەوت زۆر بابەت هەیە کە موشکیلەی ئەو خەڵکەیە پێمان خۆشە ئەوە باس کەین بەڵام کە دەبیستین ئەو خەڵکە گومانی لە دڵا بۆ پەیدا دەکرێ ناتوانین بەسەریا تێپەڕین ئەو میللەتەی خۆمان نەزان بکرێ ئەمانەوێ ئەم نور و ڕاستەقینەی بۆ ڕوون بکەینەوە وەکو خۆی بۆ ئەوەی خوا لێمان خۆش بێ و ئینشاءاللە خوا ڕەحمیشمان پێ بکا ئاگادار بن بەڕێزان گومان لە دڵ تا دروست نەبێ و قورئانەکە لەدەست نەچێ چونکە ئەو مشریکین ئەوە پیلانیان بوو حەتتا بە ئیماندارانیان دەگوت هەر خوا لە سوڕەتی فورقان ئایەتی هەشتا دەفەرمێ ئین تتبعون الا رجلا مسحورا ئیمانداران ئێوە بە شوێن کێ کەوتون ئەم محەممەدەی ئێوە بە پێغەمبەری دەزانن سحری لێکراوە سحریان لێکراوە و بتەکان دەستیان لێ وەشاندووە بۆی دڵی ئیمانداران ساردکەنەوە ها تۆ ئینسان بڵێن سحری لێکراوە شێت بۆ لە خۆ لێ ترسی بۆی گومانێک لە دڵا دروست بێ ئەمە بەرنامەیەکە بۆ گومان دروستکردن لە دڵی ئیمانداراندا پاشان گاور و جوولەکە لە سەردەمی خۆیانەوە تا ئێستا و تا قیامەت بەرامبەر بەم قورئانە دەجەنگن چونکە ئەوان بە زمانی خۆیان دەڵێن خەڵکینە ئەم عەهدی قەدیم و جەدیدەی ئێمە ئەم تەورات و ئینجیلەی ئێمە دەستکاری مرۆڤە دوای چەندین ساڵ لە حەزرەتی عیسا و موسا ئەمانە نووسراونەوە بەشەر نوسیویەتیەوە وەرە عەهدی قەدیم و جەدید بخوێنەوە وەڵڵەهی ئینسان دولەی ڕووی پەیامی خوا گاڵتەت بە پەیامی خوا دێ بڵێ توخوا ئاخە بۆیە لە ئەوروپا وتیان کاکە دەبێت دین و دەوڵەت لێک جیا بێتەوە توخوا ئەمە بە کەڵکی حوکمڕانی دێ وەڵڵەهی فعلا ڕاستیان کرد ئەوروپیەکان ئەو عەهدی قەدیم و جەدیدەی مرۆڤ نووسیویەتی نە ئینجیلی مەتا بە یوحەنا ڕازیە و نە یوحەنا بە بەڵقوز ڕازیە هەر یەکەی بە ئارەزووی خۆیشتی نووسیوە تەنها شتێک کە دەستکاری نەکراوە و کەلامی بەشەری تیانە قورئانە قورئان بۆتە ئەو چقڵی چاوەی کە بەڕاستی نەیارانی هەراسان کردووە هەرچێکیان کرا لەگەڵ فەرموودەی پێغەمبەر صلی الله علیه و سلم لەگەڵ تەفسیری قورئان لەگەڵ زانایانی ئیسلام کردیان بەس ئەم قورئانە هیچی لەگەڵا ناکرێ بۆیە بەردەوام شتەکان دەبەنەوە سەر قورئانی پیرۆز سەر ئەوانەی کە هەڵگری پەیامی قورئانی پیرۆزن ئاگادار بە قورئانت لە دەست نەچێ ئاگادار بە گومانت لە دڵا دروست نەبێ خۆشەویستەکەم وەڵڵاهی ئێمە پەرۆشی ئەم ئیمانەی خۆمان و میللەتی خۆمانمانە زانایەکی ڕیش سپی هەیە لە تەلەڤیزیۆنا زۆر جاڕم بە بینی بێتان شێخ محەممەد حوسێن یعقوب پیاوێکە چۆتە تەمەنە و ڕیشێکی سپی سەر و ڕیش و برۆی هەمووی سپی بووە بانگەوە خوازێکە بۆ دینی خوا ئەم پیاوە دەفەرمێ لە میسر کابرایەکی ملیۆنلێر کە بە ملیۆنەها دۆلاری هەبوو، بە ملیار قسەی دەکرد، بازرگانێکی نێودەوڵەتی تەمەنی شەست و هەشت ساڵ بوو، وەڵاهی دەڵێ بۆی باس کردم، وتی مامۆستا من ئەم هەموو سەروەت و سامانە ئاسوودەم ناکا. وتم بۆ؟ بە حەرام پەیات کردووە، وتی بڕوا بکە زۆریشم بە حەڵاڵ پەیا کردووە، زۆر خۆم پاراستووە لە حەرام. وتم ئەی بۆ ئاسوودە نی؟ وتی من کاتی خۆی قوتابی بووم لە ئەزهەر دەمخوێند، کە گەیشتمە قۆناغی ناوەندی و ئامادەیی، هەندێ شەیتان سیفەت هاتنە لام و گومانیان لەسەر قورئان بۆ دروست دەکردم. منیش ئەو کاتە چونکە عیلمەکەم وا نەبوو، وەمدەزانی ئەم قسانە ڕاستن، بۆیە داوام لە باوکم کرد، وتم باوە گیان لەم خوێندنگا ئایینی و قورئانییە دێمە دەرەوە خوێندنی دینی ناخوێنم. وازم لە قورئانەکە هێنا و باوکم ناچار کرد کە وتی کەیفی خۆتە، بە زۆر ناکرێ ئەمە، بەڵام ئەو کاتانەی کە وازم لە خوێندنی قورئان و دینەکە هێنا، شەوێکیان لە خەوما قورئانەکە بە باوەشمەوە بوو. وەکوو جاران دەچووم بۆ مەدرەسە بۆ قورئان خوێندن، کەسێک هات و قورئانەکەی لە باوەشم دەرێنا و بردی. بەیانی سبحان اللە کە هەستام یەک کەلیمەی ئەو قورئانەم لە بیر نەمابوو. و لەو کاتەشەوە تەنها لە غەیری سوڕەتی فاتیحا نەبێ کە خوا ڕەحمی پێ کردووم لە بیرم نەچۆتەوە، جار جار لەویشا هەڵە دەکەم، یەک وشەی ئەم قورئانەم بۆ لەبەر ناکرێتەوە. بەڵام خۆزگایە مامۆستا خۆزگایە هەرچی ئەم هەموو ملیۆن دۆلارە و سەروەت و سامانەی من هەیە هەر هەمووی بڕۆشتایە یەک سوڕەتی بچکۆلەی قورئانم لە سنگا بوویایە وتم ناشکریت پێکرد کاتی خۆی کاتی خۆی ناشکریت پێکرد وەت زانی ئەمە بە عەمەل نایە وتی گومانیان بۆ دروست کردم خەڵەتاندیانم علمیشم پێ نەبوو جا کەواتە ئاگادار بە ئەم قسانەی لەسەر تەلەفیزۆن و ئیعلام و ئەوانەوە دەکرێ گەر نەخاتە ناو دڵتەوە بۆ ئەوەش یەقینت هەبێ چونکە زۆر شت هەیە تۆ عیلم الیقینت هەیە خۆ ئەگە بە چاوی سەریش بیبینی و ڕاستیەکانیش باشتر بزانی ئەمجا زیاتر ئارام دەگری هەر بۆ ئەوەندە ئەینا ئێمە یەکلایی بۆتەوە لامان ذلك الكتاب لا ريب فيه ئەم قورآنە هیچ شک و گومانی تێدا نیە هەتا باسی ڕەدی خەڵکی پێ بدەینەوە بەس بۆ ڕۆشنبوونەوەی دڵی خۆمان، بۆ ئارامگرتنی دڵی خۆمان، بۆ ئەوەی ڕەحمەتی خوامان بەسەرا ببارێت سەرنجی ئەم چەند خاڵە بدەن لە قورئانی پیرۆزدا. لە قورئانی پیرۆزدا هیچ وشەیەک بەبێ زیاد و کەم نەهاتووە. ئەو خالیقەی کە لەشی ئەم ئینسانەی دروست کردووە بەبێ ئەوەی ئاگات لێبێ، بەبێ ئەوەی بەردەوام جیهاز و دکتۆرت لەسەر بێ، بە تەقدیرێکی پەروەردگاری کە خالقی مرۆڤ دروستی کردووە خڕۆکەی سوور ئەگەر لە سیانزە هەزار دانە کەمتر بێ لەناو خوێندا سیانزە هەزار خڕۆکەی سوور ئینسان تووشی کەم خوێنی دەبێ خۆ ئەگەر لە هەژدە هەزار زیاتر بێ خوێنت ئەوەندە زۆر دەبێ بەدام خەریکە سەرت دەتەقێ و دەمارەکان لێدا ناڕەحەت دەبی خوا گەورە لەو بەینا تەقدیری کردووە ناهێڵێت نە لەوە کەمتر بێ و نە لەوە زیاتر بێ بەبێ ئەوەی خۆدا ئاگات لێ بێ خڕۆکە سپییەکان کە مەنعی نەخۆشی بڵاوبوونەوەی نەخۆشی دەکەن و وەزارەتی بەرگری لەشی مرۆڤن، ئەگەر بێت و ژمارەیان لە چوار هەزار کەمتر بێ، ئەوە بەرگری لەش نامێنێ، بەرگری هەڵامەتێک ناگری. خۆ ئەگەر لە یانزە هەزار زیاتر بوون، ئینسان لەشی تووشی ئیلتیهاب دەبێ و ئەگەر چارەسەر نەکرێ پەنا بەخوا تووشی سەرەتان دەبێ. بەڵام تۆ هیچت ئاگا لێ نیە ئەم لەشەی تۆ خوا ئەم تەرازووی بۆ ڕاگرتووە هەر ئیوا نازانێ خڕۆکەی سوور و سپی چیە بەس ئەم خالیقە لە یادی ناکا دەی ئەو خالیقەی ئەو ئینسانەی دروست کردو هەر ئەو خالیقەش ئەو قورئانەی ناردووە یەک وشە زیاد و کەمی تیا نیە سوڕەتێکی بچکۆلە هەیە هەمووتان لەبیرتان وەتینی وەزەیتون و طوری سینین هەتا کۆتایی زۆربەی خەڵک لەبەریەتی مامۆستایەکی دکتۆر عەمیدی کۆلێژی کشتوکاڵ لە وڵاتی میسر پسپۆڕ لە بواری کشتوکاڵیدا عەمیدی کۆلێژی کشتوکاڵی میسر سەردانی یابانی کرد ئەو پیاوە لەوێ لێکۆڵینەوەیەکی پێشکەش کرد لەسەر هەنجیر هەنجیر و ئەنزیمی فیسین کە لە هەنجیرە هەیە و چ مادەیەکی سوودبەخشە لەو کاتەدا ئەوانەی زانکۆکەی یابان لە تۆکیۆ پێیان وت خۆزگایە لەسەر زەیتونیش زەیتونیش مادەیەکی زۆر بەنرخە لەسەر ئەویش شتێکت پێشکەش کردایە تحلیلێکی زانستی و لێکۆڵینەوەیەکی زانستی بکردایە وتی والله من یەک شت سەرنجی ڕاکێشاوم لە قورئانی خۆماندا کە من موسڵمانم ئێوە باسی دوو شتتان بەیەکەوە کرد من لێکۆڵینەوەکەم لەسەر هەنجیر بوو ئێوە باسی زەیتونتان کرد خوا لە قورئاندا دەفەرمێ وەتینی وەزەیتون هەردووشی بەیەکەوە هێناون و لە قورئانیشا حەوت جار وشەی زەیتون هاتووە یەک جار وشەی هەنجیر هاتووە وتیان چۆن ئابیڵێرەوە وتی وەڵای حەوت جار باشی زەیتون هاتووە یەک جاریش باسی هەنجیر هاتووە وتیان دەی خۆ ئەمە زۆر شتێکی زانستیە چونکە بە حەوت دانە زەیتون و تێکەڵاوکردنی یەک دانە هەنجیر بە قوەترین دەرمان دژی نەخۆشی دەرەچێ ئەبێ ئەگەر ئەوانەی دەرمان دەگرنەوە حەوت زەیتون دێرن و یەک هەنجیری لەگەڵ تێکەڵاو دەکەن ئەگەر بیکەی بە دوو هەنجیر ئەو مەفعولەی نامێنێ ئەگەر بیکەی بە پێنج زەیتون ئەو مەفعولەی نامێنێ یعنی ئەمە لە قورئانە هەیە وتی وەڵڵا هەیە لە قورئانە بەس بەخوا من نەمزانی و ئا ئەوە دەگەیەنێ ئا لەوێدا چوار زانای دەرمانساز موسڵمان بوون لە یابان دەی باش خۆ کەس نەیزانیەوە خۆ پێغەمبەری خوا ساسم هەر ئاگای لەوە نەبووە دەرمانسازێک لە یابانە و حەقیقەتە دۆزێتەوە ئەبێ حەوت دەنک زەیتونت هەبێ ئەمجا دەنکی هەنجی لەگەڵ یا دەبێتە دەرمان ئەی ناگە ڕێژەکە تێکچوو دەرمانەکە ناگیرێتەوە بەڕێزان ئەم خەڵکە نازان بیر ناکاتەوە ئەم قورئانە هەموو وشەیەکی ئەم تەرازوە نابێ تێکچێ وەکو تەرازوی لەشی تۆ تێکچوو ژیانت لەدەست دەدەی کەلامی خواش نابێ یەک وشە نوقسانی تیا بکرێ لە زانستەکانە قورئان کتێبێکی زانستی نییە زانستی صرف چونکە زانستەکان ئاڵوگۆڕیان بەسەرا دێ قورئان کەلامی خوایە بەڵام زانستەکانیشی تێدایە شەست و شەش ئایەت باسی بیرکاری دەکا شەست و چوار ئایەت باسی فیزیا دەکا پێنج ئایەت باسی علمی زەڕە دەکا نەوەد ئایەت باسی عیزانستی کیمیا دەکا سەد ئایەت باسی گردون دەکا بیست ئایەت باسی کەش و هەوا دەکا چواردە ئایەت باسی ئاو و پێکهاتەکانی دەکا یانزە ئایەت باسی فەزا و گردون دەکا دوانزە ئایەت باسی کوشت و کاڵ دەکا سی و شەش ئایەت باسی علومی ئەحیا و زیندەوەرزانی دەکا حەفتا و سێ ئایەت باسی جوغرافیا دەکا بیست ئایەت باسی توێژەکانی زەوی دەکا سی و شەش ئایەت باسی مێژووی گەردوون دەکا ئەمە هەموو عیلمە بەڵام ئێمە چەند نمونەیە کۆپلەیەکی بچووکی لێ وەردەگرین لە قورئانە خوا لە سوڕەتی هودا باسی تۆفانەکەی حەزەتی نوح دەکا ئەفەرمە زەمەنێک خوای پەروەردگار ئەم سەرزەوی هەر هەموو بە ئاو داپۆشی کاتێک کە تۆفانەکە تەوا بوو هەرچی کافر لەسەر ئەم زەویە بوو کۆتایی بە ژیانیان هات بەس ئیماندارانی ناو کەشتێکە لەگەڵ حەزەتی نوح ئامانەوە خوا ئەمری کرد فەرمووی ئەی ئاسمان ئاوەکەت بگرەوە وغیض الماء ئەی زەوی ئاوەکەت بمژە بیمژەوە سبحان الله چۆن کانی ئاو دەقڵێنێ ئاوە ئەمجارە دەیمژیە وەکو ترومپایەک بە مەسافەیەکی کەم ئاسمان بارانی گرتەوە زەوی هەموو ئاوەکەی مژیەوە ئەمە لە سوڕەتی هودا لە سوڕەتی ڕعد ئاتی دە تەماشاکەن وشەی غەیز دووبارە بۆتەوە دەفەرمێ وما تغیض الارحام خوا ئاگادارە بەو کۆرپەی کە ڕەحمی دایکی دەیمژێ و دەیتوێنێتەوە قوتی ئەداتەوە باشە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لە ڕەحمی ئافرەت لە 1430 و ئەوەندە ساڵەدا چۆن ئاو زەوی ئاوەکە دەمژێتەوە دەفەرمێ ئافرەتیش ڕەحمی وایە ئاوا منداڵەکە دەپوشێنێتەوە دەیخواتەوە قوتی ئەداتەوە ئەمە لە هەزار و نۆ سەد و نەوە و حەوت ە ڕۆبنسون و جانس دوو زانای ئەمریکی لەسەر سی و دوو ئافرەتی حامیلە لێکۆڵینەوەیان کرد کە هەر سکەکانیان سەرەتای دەرکەوتنیان بوو دوانەیان پێ بوو شانزەیان دوانەیان بوو یانزەیان یەکی یەک دانەیان بوو یەکی دانەیەکیان فەوتا بوو یەکیان بەس کیسەکە بە بۆشی هاتە دەرەوە چواریان هیچیان لەناو ڕەحمان نەمابوو ڕەحمەکە توانبوونیەوانە و مژی بوونیەوە ئەوەی کە قورئان دەفەرمێ وما تغیض الارحام خوا عالمە بەو ڕەحەمەی کە کۆرپەکەی خۆی دەمژێ و قوتی ئەداتەوە خەڵک ئاوا لە قورئانەکەی ئێمە دەکۆڵێتەوە هەر پوکاندبوویەوە قوتی دابەوە هیچیشی فڕێ نەدا نە پارچە خوێنێک نە گۆشت پارەیەک نە لەبارچوونێک دوو مناڵی دوانە هیچ چوار ئافرەتیان قورئانەکە دەفەرمێ پوکاندبوونیەوە ڕەحەمەکە بۆ خۆی پێستەکە مژی بوویەوە بەناوە ئەمە قورئانە لە زانستی کۆرپەلەناسیدا دەفەرمێ ئەلەم نەجعل لەه عینین وەلیسانە وەشەفەتین ئایا پێمان نەبەخشیون دوو چاو و زمانێک و دوو لێو ئەگەر ئەوەی ڕەخنەگر بێ ڕەنبە ڕەخنەش گیرا بێ وتویانە باشە بۆ قورئان بە زمانی عەرەبی مبین هاتووە خوارەوە تێ خۆ لە زمانی عەرەبیدا ئەمە ڕەنبێ هەڵە بێ چونکە نابێت دوو موسەنا لە بەینیانا موفرەدێک هەبێ ئەبوایە بوترایە ئەلەم نەجعەل لەه عەینەین وشەفەتەین ولیسانا دوو موسەناکە کە دوو چاو و دوو لێوەکەم بە دوو یەکا پاتنایە مفرەدەکە کە زمانە و تاکە بە تەنها پاتایە خۆڕم بێ کاتی خۆیان ڕەخنەیەش گیرابێ بەڵام پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەم قورئانە دەستکاری ئەوی تیانە تا بە ئارەزوی خۆی ئاوای لێ بکا وقل الحمد للە سیوریکم ئایاتی فتعرفونها ئەی خۆشەوی صلی اللە وسلم بڵێ سوپاس و ستایش بۆ خوا زەمەنێک دێ ئەم عیلمە دەبێتە خزمەتکاری ئەو قورئانە و ئەمجا بە چاوی خۆتان عیلم و مەعریفەتی قورئان دەبینن ولتعلمن نبأه بعد حين بعد حين لە سورەتی صاد لە ئاەتی هەشتا و هەشتا دەفەرمێ دوای لە زمانی پێغەمبەرم دەیانگوت خوا عەقڵ ئەمە قبوڵ دەکا ئەی محەممەد تۆ ئەمە دەڵێی خوا فەرمووی پێیان بڵێ هێشتا زەمەنی نەهاتووە بەڵکو ئەو پەروەردگارە بپەرستن کە ئەوانەی دروست کردووە لە زمانی عەرەبیدا بەڕێزان دەبوایە بیفەرموویایە واسجدوا لله الذي خلقهما چونکە باسی یەک خۆر و مانگ دەکا خلقهما بە مستەنابی وتنایە ئەخر ڕەن بە ڕەخنەگرێکی بەسە زمانی داما و بێڵە کاکە خۆ قوڕانەکەتان زۆر شتی تێدایە هەڵەیە ئەوەنی باسی مانگ و ڕۆژ دەکات دووشتن ئەوەی ئەلفولامێکی لە زمانی عەرەبی خوێن بێ دەزانێ مستەناچێ واتە بە دووشت خلقهن جمع واتە زۆر زۆر کۆمەڵێکی زۆر لە مانگ و ڕۆژ ئەی باشە خۆ یەک مانگ و ڕۆژ هەیە بۆ نافەرمێ خلقهما ئەو زمانە ئەو ڕەخنەی ڕەمبە گیرابێ بەڵام زانست ئەمڕۆ کە فەزای کەشف کرد و قەمەرەسناعی چوە سەر مانگ و مەریخ و شوێنەکانی تێپەڕاند ئا لەو کاتەدا پێمان دەڵێن چونکە هەر ئەم مانگ و خۆرەی ئێمە نییە لە گەردوونە هەر لە بور لە هێڵی کاکێشانە بە سەدان خۆر و مانگی تر هەیە خوا فەرمووی ئێوە بەس ئەم دوانە دەبینن بەڵام ئەو خوا پەرستن کە مانگ و خۆرەکانی دروست کردون واتە ڕۆژێ علم دەیدۆزێتەوە چەندین ڕۆژ و مانگی وەکو ئەوەی ئێمە هەیە ئێستا ئێمە چاومان پێی نەکەوتووە ئەوەی کە چۆ بۆ شای ئاسمان ئەمجا دەیزانێت کاتێک کە ئاەتی ڕب المەشریقین و ڕب المەغریبین هات خەڵکێکی بێدین دەیانگوت سەیری قورئان دەڵێت دوو ڕۆژ هەڵات و دوو ڕۆژاوە دەی هەموو عالم دەزانی یەک ڕۆژ هەڵات و یەک ڕۆژاوە هەیە بەڵام کاتێک کە هەسارەی کیپلەر شانزەبی دۆزرایەوە ئەمجا وتیان وەڵا کاکە خۆ ئەم هەسارەیە کە وەکو زەوی وایە تۆپەڵێکە ئەمە دوو خۆر هەڵاتن و دوو خۆر ئاوای هەیە کەواتە ئەم ئیعجازە قورئانیانە زاناکان ملکەچ بوون لە ئاستیدا کە ئەو زەمەنە قورئان باسی کردبوو علم پێی نەگەیشتبوو باسی زەوی مان بۆ دەکا خوا دەفەرمێ والارض بعد ذلك دحاها ئەم زەوی کە ئێوە لەسەرنی خڕە خەڵچینە بەڵام خڕێکی هێلکەیی نییە خڕێکە وەکو تۆپی نییە وەکو هێلکە وایە دەحا بە هێلکەی نەعامە دەوترێ واتە ئەم سەرا و سەرەکەی ئاوا لار بووەتەوە وەکو تۆپ خڕ نییە باشە توخوا بەڕێزان پێغەمبەری خوا صلی سەلەم لە کوێوە ئەم زەویەی بینی لە ئاسمانەوە چوو ببینە بزانە داخۆ خڕێتەکەی چۆنە خڕی وەکو تۆپ نییە وەکو هێلکەوایە یان دەفەرمێ والأرض مددناها ئەزانم قورئان باسی ئەو هێڵانەی سەر خەریتەی تێدایە هێڵی درێژی زەوی و هێڵی پانی زەوی لە کوێدا والأرض مددناها خوا دەفەرمێ هێڵەکانی زەویمان بە یەک گەیاندوەتەوە واتە ئەگەر زەوی ئاوا تەخت بوایە لەم سەر دەڕۆیشت لەو سەر کۆتایی پێ دەهات بەڵام خوا دەفەرمێت هێڵەکانی بەیەک دەگەنەوە و هێڵی درێژی و پانەی کە زاناکان لە سەخەریتە دیاریان کردووە لەم سەر دەست پێ بکە دەگەیەوە هەمان خولی پێشووی خۆت لە باسی حەجا دەفەرمێ یەئتونە من کل فج عمیق یەئتینە من کل فج عمیق کاتی ئیبراهیم بانگەوازی کرد ئەم بەیامە دەگا و لە هەموو قوڵایەکی زەویەوە دێن ئەی بۆ قورئان دەفەرموو بیفەرموایە یەئتینە من کل فج بعید لە شوێنە دوورەکانەوە ئەی بۆ بەعید بەکار ناهێنێ چونکە ئەوەی کە لە کۆلێجی ئەندازیاری خوێنبێتی دەزانێت کاتێک کە ئەم مێزە دەبینی بەعید لە بینی دوو هێڵایەکە ئەم سەراوسەرەکەی تەخت بێ بەس خوا دەفەرمێ ئەم زەویە تەخت نییە ئاواوەکو ئەو مێزە ئەم زەویە خڕە ئەوەی کە لە قوڵایەکانەوە بۆی دێنەوە ها بەڕێزان هەر بە یەک وشە ئینسان دەبێت تەسلیم بێت لە ئاستی ڕاستیەکانی قورئانە کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم خۆ ئەم زانستی جوغرافیای نەزانی خوای گەورە لە قورئانی پیرۆزا یەک سوڕەتی ناو ناو سوڕەتی الروم سوڕەتی ڕۆمەکان ئەم سوڵەتە کاتێک کە هاتە خوارەوە پێغەمبەری خوا صلی سەلەم پێنج ساڵ پێش کۆچکردنی لە مەکەوە بۆ مەدینە هەواڵێک کات بۆ شاری مەکە وتیان فارسەکان و ڕۆمەکان فارس ئاگرپەرست بوون بتپەرست بوون ڕۆمەکان ئەهلی کیتاب بوون و مەسیحی بوون خاوەنی پەیامی ئاسمانی بوون شەڕیان بووە فارسەکان بەسەر ڕۆمەکانا سەرکەوتون و ڕەگ و ڕیشاڵیان دەرێناون کافرەکانی مەکە خۆشحاڵ بوون وتیان ها دینی ئاسمانی هەمووی درۆیە ئەگە دینی ئاسمانی حەق بووایە وەکو پەیامەکەی محەممەد دەڵێن حەقا ئەبوایە مەسیحەکان سەرکەوتنا بەسەر ئاگر پەرستەکاندا مسلمانان دڵیان پێی ناڕەحەت بوو خوا قورآانی نادە خوارەوە فەرمووی ئەلف لام میم غلبت الروم بەسەر فارسە ئاگرپەرستەکاندا لە مەسافەی چەند ساڵێکا فی بضع سینین بضع لە زمانی عەرەبیدا لە بینی سێ بۆ نۆیە سێ بۆ نۆ ساڵ لە ماوەی سێ بۆ نۆ ساڵی تر چاوەڕێکەن سەرکەوتنی گەورەی ڕۆمەکان بەسەر فارسەکاندا دەبێ و لە نزیکترین شوێنی ئەم ئەمێش دەبێ فی ئەدنە الارض و پاشانیش لەو ڕۆژەدا مسلمانان دڵخۆش دەبن چونکە خوا نەسرەتیان پێ دەبەخشێ کە ئەم ئاەتە هات هێستا پێغەمبەر فەرمووی پێنج ساڵی ماوە بۆ هیجرەت لە ئەو پەڕی شکستی مسلمانەکان ئەم قورئانە هات باشە پێغەمبەری خوا سەڵمەگە قورئان دانراوی خۆی بە ئەوێرێ وەعدی وا بدا بڵێ ئەم لەشکرە شکاوە ڕۆژێ هەڵدەستێتەوە لەو ڕۆژەشە مسلمانان بە سەرکەوتنی خوا دڵخۆش دەبن کام سەرکەوتنە کە ئێوە هەموو لەشتان شکستە پێغەمبەری خوا سەڵمەگە پێنج ساڵ تێپەڕی چوو بۆ مەککە بۆ مەدینە دوو ساڵ لەوێ بوو حەوت ساڵی ڕێک ڕوویدا و شەڕی بەدر ڕوویدا ساڵی دووی کۆچی ئەو ڕۆژەی کە شەڕی بەدر ڕوویدا و مسلمانان لوتی کافرەکانیان شکان هەموو ئەهلی ئیسلام دڵخۆش بوو بۆی کە بۆ یەکەم جار ئەهلی ئیسلام سەرکەوت و کوفری عالەمی بەزاند ئا لە وەختە شاهەواڵ هات وتیان دەزانن ڕۆمەکان لە فارسەکانیان داوە بە تەواوەتی تێکیان شکاندن و تۆڵەی خۆیان لێکردوونەوە بالضبط قورئان چۆنی فەرموو ئاوا هاتە جێ بەڵام ئێمە خۆ ئەو زەمەنەمان نەبینیوە ئەی بۆ منی مسلمان تا قیامەت بە چاوی خۆم چی ببینم خوا فەرمووی فی ئەدنە الارض لە نزیمترین شوێنی زەویدا ئەو زەمەنە کەس نەیدەزانی ئاستی دەریا چییە و بەرزترین ئاستی دەریا و نزمترین ئاستی دەریا ئەوەی کە خوێندکارە خۆشەویستەکان و ئالی عیلم هەموو دەیزانن ئێستا پێ دەڵێ فڵان پیرە مەگرون شاخەکەی ئەوەندە مەترە لە ئاستی ڕووی دەریاوە ئەوەندە لە ئاستی ڕووی دەریا بەرزە ئەوەندە لە ئاستی ڕووی دەریا نزمە خوا فەرمووی ئەو شوێنەی سوپای فارس و ڕۆم بەیەک دادەکێشن نزمترین شوێنی ئەم سەر زەویەیە ئەو شوێنە ناوچەی غوڕایە لە فەلەستین لە لای دەریای مردوو پرۆفیسۆری جیهانی جیۆلۆجی باڵمەر ئەڵێ کاتێ مسلمانەکان لیان پرسی وتیان تخوا ئەو نەخشە نوێ جیهانی کە لەبەر دەستی جەنابتایە هیچ گومانی تایە وتی نانا ئەوە زۆر بە دەقیقی داندراوە ئەوە بەرهەمی هەوڵ و تێکۆشانی چەندین زانای جوغرافی جیهانی بەناوبانگە کە ئەو پرۆفیسۆرە باڵمە سەرپەرشتی کردوون وتیان تخوا بۆمان دەستنیشان کە نزمترین شوێن لەم سەر زەوێدا لە وشکانیدا کوێیە گەڕا گەڕا لە سەخەریتەکە چۆ ئەو ناوچەی غورە لە فەلەستین لە لای دەریای مردو پەنجەی بۆ برد وتی لەم شوێنە نووسرا وۆرد ویست پۆین خاڵی نزمترین شوێن لەسەر زەویدا ئەم شوێنە نزمترین شوێنە لەسەر زەویدا دەیوتیان وەڵڵاهی قورئان ئاماژەی بەو شوێنە کردووە دەفەرمێت لە ئا ئەم شوێنەدا فارس و ڕۆم لە یەکیاندا و ڕۆمەکان سەرکەوتنەوە ئەمە نزمترین شوێنی سەر زەویە باشە پێغەمبەری خوا صلی الله لە کوێ زانی کام زانستی جغرافیای پێ بوو دوای 1400 ساڵ زیاتر ئەمجا زانایانی جغرافی بێن و بڵێن ئەوەی قورئان فەرموویەتی فعلا وایە ئەم شوێنە نزمترین شوێنی سەر زەویە بۆیە شانازی بە قورئانەکەتەوە بکە هەرچی قورئان فەرمووی دوو دڵ مەبە لێی باوەڕتان بێ سەر تەیەموم کردن کە دەستنوێژت بۆ هەڵنەگیرا برینێک بە دم و چاو و دەستەوە بوو خوانەکە نەتوانی دەستنوێژ بگری ئەوە بەکاربێنی شەرع دەفەرمێت تەیەموم بکە دەوەرە تەیەموم لەبەر دمی سترێج لە پێ و بۆین باخ لە ملێکی نەزانە لەگەڵ ڕێزم بۆوانێ کە ئاوان بەڵام بزانان بەس بەس هەموو علم و مەعریفەتەکەی جلوبەرگ بێ بڵێ بابە تۆ شێت بووی خۆ خۆت پیس دەکەی دەست دەکەی ئەو خۆڵەو دەست بە دمو چاو و دەستا دێنی ئەمە ئەهلی نازانستی وایە ئەوەی کە زانست نازانێ بەو شێوەیە بەڵام خۆشەویستان وەرە لە لای ئەهلی عیلم بزانە لە لای ئەهلی عیلم ئەم شتانە چەند جێگای ئەعتیبارن دکتۆر عەبدولمەجید زەنەدانی دەفەرمێ لە کۆنگرەی ئیعجازی زانستیدا بووم لە بەریتانیا وەختی نوێش هات و چوم لە حەوشەکەیە باخێکی گەورە و شوێنێکی جوان دیاری کرابوو دەست نوێژم گرت بە پوختی و نوێژم کرد پڕۆفیسۆر لارسنی دانیمارکیشم لە تەنیشتەوە بوو، کە چوومەوە بۆ سەر کورسیەکە وتی بینیم زۆر جوان دەستنوێژ گرت و ئێوە ڕۆژی ئاوا دموچاوتان دەشۆن وتم ڕۆژی پێنج جار ئاوا دموچاومان دەشۆین بەس جەنابی دکتۆر ئێمە شتێکیشمان هەیە ئێمە خەڵکی بیابانیشمان هەیە شوێنی وایە ئاوی لێ دەست ناکەوێ قورئانەکەمان پێ دەڵێ پێمان دەڵێ ئەگەر ئاوتان دەست نەکەوت تەیەموم بکەن بە گڵ ئایا گڵیش وەکو ئاو بەکتریا و ڤایرۆس لە ناو دەبا وتی، بەڵێ بەبێ گومان، بەڵام بە مەرجێک دوو شتی تیا بێ، یەکەم وشک بێ گڵەکە، دووەم گڵێکی پاک و خاوێن بێ. دە سەیری قورئان کە، ڕێک دەفەرمێ، فتیمموا صعیدا طیبا، ئەگەر قورئان دەفەرمێ ئاوت دەست نەکەوت و نەتتوانی بەکاربێنی، گڵێک بەکاربێنە، گڵەکە وشک بێ، بەڵام گڵێکی پاک و خاوێن بێ. بزەبت قسەی ئەو پڕۆفیسۆرە دەڵێ وتم وەڵڵاهی ئا ئەوە لە قورئانەکەی ئێمەدا هەیە دەفەرمێت تۆ مەجبووری بە ئەم دەستانە دەم و چاوت ئەمە ئەندامەکانی لاشەت خاوێن کەیەوە مادام ئاوت لێ مەنعە لە چڵکا با نەڕزێ با دەست و دەم و چاوت میکرۆب نەگرێت چونکە ئەمە زۆر ئەساسە هەم دەست هەم دەم و چاو ئەمە لە هەموو شوێنەکان حەساسترە بۆ چوونی میکرۆب بۆ ناوەوە چونکە تۆ دەست بەکاردێنی و دەم و چاویشت دەمی پێوەیە خواردنەکە لە کونە لووت وانەوە دەڕوا ئەو خۆڵە پاکە دەستت پێدادا و بە دەم و چاوت ئەهێنا هەرچی میکرۆبە لە ناوی دەبا دە وەک برایەکی نەزان لەبەر چاویا تەیەموم بکەی بڵێ کاکە تۆ تازە لە سەدەی بیست و یەکا خەریکی چی دەست بە خۆڵ دەنێی ئەوەی بیابانە بەڵام کابرایەکی پڕۆفیسۆر لارسنی دانیمارکی دەڵێ ئەوە حەقیقەتی عیلمی و زانستیە بۆیە ئێم بەردەوام لەگەڵ ئەهلی عیلما کێشەمان نییە زاناکانی ئێمەش بە ویژدان بوون زانیویانە ئەم قورئانە بەشی هەموومانی تێدایە بۆیە کاتێک کە قورئان دەخوێندرایەوە من مناڵ بووم ئەوەم لە یادە کە تەفسیری جەلالین و ئەوانەمان دەخوێندەوە دەیانگوت ئەلیف لام میم نوسرابوو اللە اعلم بمراده خوا هەر بۆ خۆی دەزانێ کاکە ئەمە مەعنای چیە بە خۆیان مانەوە ئەندەمان لەسەر ناوێ بخوێنەوە ئەلەم ئەبێ بنووسی ئەلف لام میم ئاوا دەخوێنرێتەوە آخر مەعنای چیە دەم والله مفەسیرین فەرمویانە خوا بۆ خۆی دەزانێ مەعنای چیە بەڵا چەند ساڵێک دوای ئەوە لە نەوەتەکان ئەوتیان خوا مەبەستی ئەوەیە دەفەرموێ ئەم قورآانە لە ئەلف و لام و میم و ئەم پیتانە پێکاتوە دەی شێ دژایەتی قورآان دەکەوەرن قورآانێک لەم پیتانە بۆ خۆتان داتاشن خۆ هەر قورآان لەم پیتانە دروست بووە ئەوانیش وایان وت. دواتر ئەمجا دوو سێ ساڵ لەمەوبەر دەرکەوت کاتێک کەوا پیاوێکی زانا چوو دیراسەی قورئانی کرد مامۆستا ڕەشاد خەلیفە و خێزانەکەی پێنج ساڵ لە ئەمریکا ژیانی تە خۆیان تەرخان کرد بۆ دیراسەی بیرکاری قورئان گەیشتنە ئەو حەقیقەتی وتیان کاکە وەڵڵای ئێمەش بەشی خۆمان لێ دۆزیوەتەوە الف لام میم لە سورەتی بەقەڕە یان لە سورەتی ئالی عمران ئەلفەکە لە هەموو سورەتەکانی لە قورئانەکەدا لەو سورەتەدا لە هەموو پیتەکان زیاترە دوای ئەو لام لە هەموو پیتەکان زیاترە ئەمجا میم لە هەموویان زیاترە بۆ نمونە الف لام میمی سەرەتای سورەتی بەقەڕە الف 5592 جار لە سورەتی بەقەڕە دووبارە بۆتەوە لام 3204 لەو کەمتر میم 2195 لەو کەمتر سورەتی ئالی عمران سەیرکە بە الف لام دەستی پێکردو الف دوو هەزار و پێنج سەد و حەفتا و هەشت جار دووبارە بۆتەوە لام هەزار و هەشت سەد و هەشتا و پێنج جار دووبارە بۆتەوە میم هەزار و دوو سەد و پەنجا و یەک جار دووبارە بۆتەوە خوا دەفەرمێ وەرە سەیری کە بە هەرچی عالەمی ئەم سەرزەوێ من جەنابتان شاهید من دەڵێم وەرە کتێبێکم بۆ بنووسە ئەوە قەبارەکەی ئەوەندە بێ چ چ پیتێک خۆت هەڵدەبژێری بۆ نمونەڵە سین شین ئەلف ح میم کام پیتەت حەز لێیە سێ وشەم لەسەر یەک بۆ ڕیز کە دوایی وشەکان بۆ خۆت چیرۆک دەنووسی ڕۆمان دەنووسی بەڵام بە تەحەداوە بڵێی ئەم پیتەی یەکەمیان لەم بەشە کتێبەی منە لە هەمویان زیاترە دووەمیان لەو زیاترە سێمیان لەو زیاترە توخوا کەس هەیە بتوانێ ئەوە بکا هەر کەس ئەمەی نەش دەزانی موسڵمانی وابوو جاوێ تەریق دەوە دەگو باشە من بۆمە ئەلف لام میم بەخوا خۆی لێ دزیەوە فەقیرە چونکە شەرمی دەکرد بەڵام کە زانستی کۆمپیوتەر داهات و ئەم زانستانە پێشکەوتن ئەمجا بە شانازیەوە دەڵێن فعلا ئەمە وایە ئەمە وایە ئەمە کەلامی خوایە ترتیبی سورەتەکانی قورئان سورەتی حەدیدمان هەیە ژمارەی سورەتەکە 57 لە قورئانە باشە بۆ پەنجا و حەوت بێ بۆ پەنجا و شەش نەبێ کاکە نابێ پەنجا دەبێ هەر پەنجا و حەوت بێ چونکە بارستەژمارە لە زانستی کیمیادا کە بۆ ئاسن داندراوە لە بینی پەنجا و نۆ و پەنجا و پەنجا و پێنج و پەنجا و نۆدایە خوا دەفەرمێ نە پەنجا و پێنجەکە ڕاستە نە پەنجا و نۆکە پەنجا و حەوت لە ناوەندیاندا ڕێک ژمارەی سوڕەتی حەدید لە قورئانە سوڕەتی یاسین پەنجا و حەوتە بەقەدەر بارستەژمارەکەی لە زانستی کیمیادا ئەو ئایەتەی لەو سوڕەتەدا باسی حەدید دەکا ئایەتی بیست و پێنج بسم اللەکەی بخە سەرێ بێتە بیست و شەش ڕێک گەردی لە ژمارەی ئاسن لە زانستی کیمیا داوانی کیمیا زانن دەزانن ڕێک بیست و شەشە ئایا پێغەمبەری خوا ساسان ئەمەی تەرتیب کرد سورەتی کەهف باسی ئەصحاب الكهف زنجیرەی سورەتەکە لە قورئانە هەژدەیە نابێ نۆزدە بێ نابێ بیست بێ نابێ حەڤەش بێ بۆ خوایە چونکە ئەم سورەتە باسی کۆمەڵە خەڵکانێک دەکات کە سورەتەکە بەوان مەشهورە یارانی ئەشکەوت دەی ئەو ئایەتانەی لەو سورەتەدا ڕێک باسی اصحاب الکهف دەکات بیژمێرە هەژدە ئایەتە ڕێک هەژدە ئایەتە ناوی پیرۆزی خوا هەژدە جار لەو بابەتەدا هاتووە ناوی پیرۆزی پێغەمبەر صلی الله لە بەسەرهاتەکەدا هەژدە جار هاتووە وشەی عیدەتهم لە ئایەتی بیست و دوودا تەرتیبیش ژمارەی هەژدەیە هەژدە جار حەرفی جەڕی مین دووبارە بۆتەوە ئەمە ئەگەر کەلامی خوا نەبێ کێ ئەم تەرتیباتەی پێ ئەنجام دەدرێ لەبەرەوە قورئان نوری دڵەکانمانە و چامان پێ ڕۆشن دەبێتەوە وشەکانی بەرامبەر یەکن لە زمانە وەکو دڵی دنیا و قیامەت لە قورئانە هەردووشیان وەکو یەک دووبارە بوونەوە دنیا و قیامەت سەد و پانزە جار ژیان و مردن حیات و مەوت لە قورئانە سەیری کە بەبێ جیاوازی سەد و چل و پێنج جار دەڵێن ژن و پیاو لە قورئانە ئیمڕا بیست و چوار و ڕەجولیش بیست و چوار ئەوە هەتا کۆتایی پێ بێنە ئەمانە هەموو بەرامبەر یەکن کەچی کە سەیری قورئان دەکەی بە تەناقوزی تێدا بێ کاتێک کە دەبینی وشەی عسر تەنگانە و ناخۆشی و ناڕەحەتی دوانزە جار هاتووە وشەی یوسر فەرحانە و خۆشی و بەرەکەت سی و شەش جار هاتووە ئەمە ئەگە قورئان کەلامی خوا نەبێ ئەبووە چۆن ئەم نیزامە ڕادەوەستێ ئەوەی کە دەڵێ ئەهلی بیرکاری بەخوا حەیفە حەیفە نا لە قورئان نەکۆڵێتەوە خزمەتی ئەم دینی خوایە نەکا لە جیاتی دژایەتی بکە بەڵێ خۆشەویستان گەورە زانایان مسلمان دەبن ڕۆژنامەی ئەڕای القەتەریە دەڵێ گەورەترین زانای ئابووری جیهانی کە لە بەریتانیا دەژی ناوی کریستۆفەر شامۆنتە ئیسلامی قبوڵ کرد بە ئاینی ڕسمی خۆی و وتی من تا سەر ئێسقان مەسیحی بووم بەڵام وازم لە هەموو دینێک هێنا و شایەتمانیم هێنا بە ئەشهەد و لا ئیلاهە ئیلا الله و ئەشهەد ئەن محەممەدە ڕەسول الله ئەم پیاوە ناوی خۆی گۆڕی بە ئەحمەد کەچی بەداخەوە لە وڵاتی ئێمە کابرا بڵێ ئەرێ مناڵەکە ناوە ناوە چی بۆی بڵێن بەخوا پیاوێکی پێشکەوتە وەڵا ناوم ناوە کریستۆڤەر بڵێ ناو ناوچە وڵا شامواند ئەخ معنای چیە وڵا من زانایەکی بەریتانیا بابە ئەو لەوێ تازە ناوی خۆی دەنێ ئەحمەد تازە تۆ لاسای ئەو دەکەیەوە ئەخەمە بێ زانستیە والله بە زەید بەوانە دادێتەوە جارێک کەشم عرض کردن ئێمە بەس بووینە میلەتێکی چاولێکەر نازانین شتەکە معنای چییە جارێک بەڕێزێک لێ پرسیم مناڵمان بووە مامەسا ڕاوێژێکت پێ بکەم فەرموو لە خزمەتە مەگە بزانستم پێی بێ وتی وەڵی مناڵەکەمان بەتەماین ناوێکی بۆ دابنین نازانین ناوەکە شەرعیە یان شەرعی نیە وتم ناوەکە شەرعی و ناشەرعی ئەوەی ناوێکی سووک بێ مەعنای هەبێ لەسەر زمان ئاسان بێ گەشبینی پێوە بێ ڕەشبینی پێوە دیار نەبێ وتی وەڵا ناومان ناوە سینۆ وتم ئاخر سینۆ یعنی چی وتی وەڵا بە ناوی سینۆ هەمانەوە کردووە کە پزیشکی فیرعەون بووە بەڵام هەیەکەی لێ دەکەینەوە بۆ خۆمان کردومانە بە سینۆ بە ناوی ئەو زانا گەورەوە هەماسە دوو کتێبی لەسەر دەرکراوە وتم بەڵێ خوێندومانەتەوە بەڵام کاکی من سینۆها پیاوێکی ڕێزدار لێنە ناو خەڵکە وتی چۆن کوڕە زۆر گەورە بووە لە عیلما وتم لە عیلما گەورە بووە بەڵام عیلمەکەی لە خزمەتی فیرعەون و دار و دەستەکەیا بەکارهێناوە خۆ نەچوە خزمەتی هەژارانی پێ بکات تا من بە شانازی بە کەسێکی زاناوە بکەم کە خزمەکەی لە عیلمەکەی لە خزمەتی فەقیر و هەژارا بێ تۆ شانازی بە ناوی زەلامێکەوە دەکەی کە عیلم و طبەکەی لە خزمەتی سەربڕینی مناڵانە بەکارهێناوە خۆ هەر علم شەر نییە بە ئەو علمە بۆچی بەکارهێندراوە تبو خوای من بیرمان لەوە نەکرد بۆتم برادر بیری لێ بکەیەوە تۆ شانازی ئەی بۆ بەناوی ئەحمەد و محەممەدەکەی خۆمانەوە ناکەیت کە ئەو زانا گەورەیە کریستۆڤەر شامۆند گەورەترین زانای ئابووری جیهانی ناوی خۆی دەنێ ئەحمەد لەسەر تەلەڤیزیۆنیش کابرات وە من ئامادەم کوڕەکەم ناونێم شاخەوان شانازی پێوە دەکەم بەڵام قەد ئامادە نیم ناوی نێم محەممەد ئاخر تۆ نەزانی چونکە تۆ نازانی ئەی ناخۆم ناوانە ناوی عەربی نین ئەمە ناوی زانایانی ئیسلام گەورە زانایان ئەم ناوانە بۆ خۆیان هەڵدەبژێرن جا وتیان جەناب بۆ موسڵمان بووی وتی ئیسلام شارەستانیەتە ئیسلام زانستە ئیسلام قسە لەگەڵ عەقڵ دەکا ئیسلام بەختەوری دنیا و قیامەتە ئەوە قسەی ئەو پیاوە گەورە زانایەیە و پاشانیش کۆتایی وتارەکەم بەوە دێنم کە ئومێدەوارم ئەو کەسانە بە خۆیاندا بچنەوە چونکە بانگەشەی بێدینی لەم کوردستانەی ئێمەدا بەتایبەت لەم هەلومەرجەدا زەربەیەکی گەورەمان لێدا بەڕێزان زەربەمان لێ دەدا پێشێلکردنی دەستورێکە چونکە لە دەستورە ئێمە دینی ئیسلاممان قبوڵە پێشێلکردنی ڕێزگرتنی خەڵکانە لە جیهاندا چونکە ئێمە کە ئیعلانی بێدینی خۆمان کرد خەڵک هەر لە خۆوە لەم کوردە لە بەهانەیە ئەنفالیان دەکردین دەیانگوت بێدینین ئێستا تۆ بە زمانی خۆت بڵێی دژی قورئانم خەڵک بەهانەی دەست دەکەوێ باشە چ خزمەتێک بە کۆمەڵگاکەمان دەکەین سێیەم ئەمنی کۆمەڵایەتیمان نامێنێ وەڵای ئەم ڕێز و حورمەتەی کە ماوە ئەم ئەمانەتەی کە ماوە ئەم خەڵکە کە لە یەکتر ئەمینە کە حکومەت ئیجرائاتیشی پێ ناکرێ و خەڵک بۆ خۆی پیاوی چاکە هەی بەرەکەتی ئەم قورئانەیە وەڵا ئەم قورئانە لە ناوماندا ئەو ڕێز و حورمەتەی نەمێنێ ڕێز گرتن نامێنێ گەورە و بچووکی نامێنێ وەڵای شەرمی بیان باوک و ئەولاد نامێنێ با ئەم ئەمنە کۆمەڵایەتیەمان بە دەستگرتن بەم دینەوە پارێزین خۆ ئەمەش قسەی من نیە وەکو مەلایەک گوێ بگرن لە ئەلفن تۆفلەر کە ڕۆشنبیرێکی گەورەی ڕۆژاوایە کتێبەکەی جەنابتان ڕەنگە زۆرتان بینیبێتان سەد مەتر المستقبل کە لە یەک ساڵدا نۆ جار چاپکرایەوە بیست و حەوت ملیۆن نوسخەی لێ چاپکراوە بە هەموو زمانەکانی جیهان بە عەرەبی پێوەن سەد مەتر المستقبل ئا ئەو ڕۆشنبیریە دەڵێ مرۆڤ لە سایەی پێشکەوتنی تەکنەلۆژیای غەربا لە بواری مادیدا زۆر پێشکەوتووە بەڵام وێرانە لە ناخا تووشی نەخۆشی ئایدز بوو تووشی مخدرات و تلیاک کێشان بوو تووشی کوشتنی خۆی بوو تووشی ئینتیحار بوو خەڵک ئەبێ فرسەتێک بدۆزێتەوانە لەم تەنگەژە دەروونیە ڕزگار بێ دەی ئەم تەنگەژە دەروونیە کە ئەم پیاوە هاواری بۆ دەکا کە کتێبەکەی بیست و حەو ملیۆن دانەی بە نۆز بە نۆ جار لێ چاپ کراوە واللهی قورئانەکە دەفەرمێ قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور لەلایەن خواوە ئەو کتێبەتان بۆ نێردراوە کە قورئانە شیفای دڵ و دەروونەکانە ئەو شیفایە بەو قورئانە نەبێ نایە جا تۆ بڵی دەرمانەکەم نایە بۆی زیاتر سینەمان بڕەخسێ بۆیە دەڵێین ئەو ڕۆژانەی کاتێک ویستم تەمەنی کورتی ژیانم هەروا نەڕوا دڵی تینوم مەزرایەک بێ پڕ بێ لە درەختی بڕوا ویستم کەشتی وێڵی ژینم کەناری دەریای لێ دیار بێ سەری ماندووم لە خەمی گومانی هەڵە و شەونخونی و بیرکردنەوە هەتا هەتایە ڕزگار بێ ویستم خاوەن پەیامێک بم زۆر بەهێز بێ شوێنکەوتەی بەرنامەیەک بم وتە و کرداری پیرۆز بێ ویستم بێ ئامانج و مەبەست نەبێ کار و هەوڵدانم خەو و خۆراک و پۆشاکم یاسا و سنووری بزانم، ویستم ڕێگای هەنگاونانم ڕاستەڕێ بێ، چاو حەق دیدە و زمان وشەی ڕاستی پێ بێ، کەوتمە گەڕان، هەرچی بیر و بۆچوون هەبوو سەرم لێ دان، لای هەر یەکە بۆ ماوەیەک لەگەڵ فەرهەنگ و باسی دا کەوتمە دووان، تا سەرەنجام ئەوەی دڵم پێی تینوو بوو، ئەوەی گیانم لە پێناوی ڕێگەی دووری بۆ بڕیبوو، دوای ماندوو بوون حەوایەوە لە پاڵ ئیسلام. کێ دەیەوێ بحەوێتەوە با بێتە پاڵ ئیسلام، ئیسلامیش جێگای هەموومانی تێدا دەبێتەوە. یا ڕەبی خوایە ڕەحممان پێ بکەی، خوایە هیدایەتمان بدەی، خوایە دڵەکانمان ئارام بکەی، خوایە لە تەنگژە دەروونیەکان ڕزگارمان کەی، خوایە بەرەکەتی خۆتمان بەسەرا ببارێنی، یا ئەرحەم الراحمین بەزەییت پێمانا بێتەوە، ڕەحمەتی ئەو ئاسمانە بۆ سەر ئەم وشکە زەویە بنێری، ئەم زەویە چاوەڕێی ڕەحمەت و لوتفی تۆیە یا ڕەب، یا ڕەبی بارانی پەڵەی ڕەحمەتمان بۆ بنێری. یاڕەبی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یاڕەبی خوا لەبەر خاتی ئەو دەستە بە دەست نوێژانە ئەو کەسانی دوعان لای تۆ قبوڵە یاڕەبی خوای ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری ئەوەی دڵ بە خەمە خوا دڵ خۆشی کەی ئەوەی قەرزارە خوا دەرگای ڕزق و ڕۆزی فراوانی لێ بکەیەوە عاقبەتی هەموو لایەکمان خێر کەی ئەوەی ماڵ و منداڵی صالحی هەیە خوایە بەرەکەت بخێ ناو ماڵ و منداڵ و ئەولادیەوە یاڕەبی خوای ئەوەی مناڵی نیە خوایە بە ڕەحمەتی خۆت مناڵی صالحی پێ بەخشی عاقبەتی هەموو لایەکمان خێر کەی آمین آمین